لە ڕۆژی حەجی گەورەدا کە بەڕاستی خودا و پێغەمبەرەکەی بەرین لە موشریک و هاوڵگەران جا گەر ئێوە تەوبە بکەن و بگەڕێنەوە لە بێ باوەڕی ئەوە چاکترە بۆتان خۆ گەر هەر یاخی بن و پشت هەڵکەن ئەوە چاک بزانن بەڕاستی ئێوە دەسەوسانکەری خودا نین و لە دەسەڵاتی دەرناچن و مژدە بدە بەوانەی کە بێ باوەڕ بوون ان اللە یحب المتقین بەڵام ئەو هاوڵگەرانەی کە پەیمانتان لەگەڵیاندا بەستووە پاشان پابندی پەیمانەکە بوون و هیچیان لێ کەم نەکردووە و یارمەتی کەسیشیان نەداوە دشتان ئەوە ئێوە پەیمانەکەیان بۆ بەرنە سەر و تەواوی بکەن تا کاتی دیاری کراویان چونکە بەڕاستی خوددا پارێزکارانی خۆش دەوێت. جا کاتێک مانگە حەرامەکان بەسەرچون کە بریتیە لە ذوالقعدە، ذوالحجە، محرم، رجب، ئەوە هاوەڵگەرانی پەیمان شکێن بکوژن لە هەر کوێ دەستان لێیان گیر بوو یاخود بە دیل بیانگرن، سنور دانێن بۆ چالاکیان، هەروەها کەمین و بۆسەیان لە هەموو شوێنێکی لەباردا بۆ دانێن. جا گەر پێش ئەوەی دەستی ئێوەیان بگاتێ تەوبەیان کرد و وازیان هێنا لەو کارەیان و نوێژیان کرد و زەکاتیاندا ئەوە وازیان لێ بهێن و ڕێیان بۆ چۆڵ بکەن چونکە بەڕاستی خوددا لێخۆش بوو دلۆڤانە ئەگەر ڕاز بکەن خۆ ئەگەر بەڕاستیشان نەبێت ئێوە هەر حسابی ڕواڵەت بکەن وئین ئەحد من المشرکین استجارەکە فاجره خۆ ئەگەر لە کاتێکدا دەستیان بەسەرتاندا بڕوات ئەوە هیچ سنوورێک ناپارێزن نە خزمایەتی دەفامن نە پەیمان بەدەم و زاریان ڕازیتان دەکەن دڵەکانیشان دژ و بێزارن لەوەی کە بەدەم دەیڵێن دژی ڕاگرتنی پەیمانەکەیانن زۆر بەشیان لە سنوور دەرچوون و پەیمان شکێنن فقاتلوا ائمة الكفر انهم لا ایمان لهم لعلهم ینتهون خۆ گەر ئەوانە پەیمانەکانیان بشچێنن لە دوای بەستنی و گاڵتە و تانە و تەشەریان لە ئاین و بەرنمەکەتان دەدا ئەوە بجەنگن دژی سەرانی کوفر بەڕاستی ئەوان هیچ پەیمانێکیان نییە بۆ ئەوەی کۆڵ بدەن و واز لە بێ باوەڕی خۆیان بهێنن باشە ئایا ئێوە ناجەنگن دژی کەسانێک کە بەڵێن و پەیمانەکانیان هەڵوەشاندەوە و هەوڵیشیاندا کە پێغەمبەر دەرکەن لە شاری مەککە و هەر ئەوانیش یەکەم جار دەستیان کرد بە دژایەتیتان ئایا لەوان دەترسن جاخۆ هەر خوددا شایستەیە کە لێی بترسن ئەگەر ئێوە ئیماندارن ئایا پێتان وابوو واتان دەزانی هەروا وازتان لێ دەهێنرێت بێ تاقیکردنەوە لە کاتێکدا هێشتا خودا دەری نەخستووە ئەوانەی جیهادیان کردووە و تێکۆشاون لە ئێوە و جگەل لە خودا و پێغەمبەرەکەی و ئیمانداران کەسانی تریان نەکردووە بە جێی متمانە و ڕاز و نهێنی خۆیان خداش هەمیشە ئاگادارە بە هەموو و کار و کردوانەی کە ئەنجامی دەدەن بەڵام دەیەوێت هەموو ڕاستیەکان دەرکەون و لە کاتێکدا خۆیان شایەتن لەسەر خۆیان کە بێ باوەڕن ئەوانە هەموو کار و کردەوەکانیان بێ نرخە و پوچەڵ بۆتەوە ئەوان لەناو ئاگری دۆزەخدا لە ژیانی کوڵم مەرجیدا بەردەوامن إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة بە خودا پەرستی و نوێژ کردنەوەی کە باوەڕی پتەوی بە خودا و بە ڕۆژی دوایی هێناوە و نوێژەکانی بە چاکی ئەنجام داوە و زەکاتیشی لە ماڵ و سامانی دەرکردووە و لە کەسیش نەترساوە جگە لە خودای باڵادەست جا ئومێدە ئەو جۆرە کەسانە لە ڕیزی ڕێنمووی کراواندا بن. أجعلتم سقاية الحاج وعمارة المسجد الحرام كمن ئایا ئێوە بە ڕەوا و دروستتان دانا ئاو بەخشین بە حاجیان و ئاوەدانکردنەوەی مزگەوتی حەرام، کەعبە، وەک ئەو کەسە وابێت کە باوەڕی پتەوی بە خودا و بە ڕۆژی دوایی هێناوە و تێکۆشاوە لە پێناوی ڕێبازی خودا؟ ئەو دوو دەستەیە وەک یەک نین و لە یەک ئاستدا نین لەلای خودا. خودای گەورەش هیدایەت و ڕێنموویی قەومی ستەمکار نادات. ئەوانەی باوەڕیان هێناوە و کۆچیان کردووە و جیهاد و هەوڵ و کۆششیان ئەنجام داوە لە پێناوی ڕێباز و ڕەزامەندیی خوادا بە ماڵیان و بە گیانیان، پلە و پایە و پاداشتیان لە لای خودا بێ سنوور و گەورەترە. ئا ئەوانەش کە باس کران، هەر ئەوانە سەرفراز و بەختەوەرن. یبشرهم ربهم برحمة منه ورضوان وجنات لهم فیها نعیم مقیم. الرحیم جا ئەوانە پەروەردگاریان مژدەیان دەداتێ بە ڕەحمەت و میهرەبانی تایبەتی لەلایەن خۆیەوە هاوڕێ لەگەڵ ڕەزامەندی و خۆشنودی و بەهشت و باخی بێشومار لە کاتێکدا بۆ ئەوان هەیە لەو بەهشتەدا ناز و نیعممەتی نەبراوە کە پێشکەشیان دەکرێت. خانووبەرە و کۆشک و تەلارێک کە حەز دەکەن لێتان تێک نەچێت و دڵخۆشن پێی لاتان خۆشەویستتر و نازدارتر بێت لە خودا و پێغەمبەرەکەی و جیهاد و تێکۆشان لە پێناو ڕێبازی ئەو زاتەدا دا ئەوە چاوەڕوان بن هەتا خودای گەورە دێت بە فەرمانەکانیەوە و تۆڵەتان لێ دەسێنێت وضاقت علیکم الارض بما رحبت ثم ولیتم مدبرین سوێن بێت بێگومان خدای گەورە لە زۆر شوێندا سەری خستن بەسەر بێ باوەڕاندا لە ڕۆژی حونەی نیش کاتێک کە زۆری ژمارەی خۆتان سەرسامی کردبوون جابینیتان ئەو زۆریە هیچ فریاتان نەکەوت و بێنیازی نەکردن خۆ ئەگەر دەترسن لە هەژاری و نەداری و بێ بازاڕی ئەوە بزانن کە لە ئایندەدا خودای گەورە لە فەزڵ و بەخشندەیی خۆی دەوڵەمەندتان دەکات هەر کاتێک بیەوێت، بێگومان سامانی نەوت و کانزاکان بەشێکن لەو مژدەیە، بەڕاستی خودا زانا و دانایە. قاتل الذین لا یؤمنون باللە ولا بالیوم الآخر ولا ئەی ئیمانداران، دژی ئەوانەی کە باوەڕی ڕاست و دروستیان بە خودا و بە ڕۆژی قیامەت نییە و ئەو شتانەی خودا و پێغەمبەرەکەی بە حەرامیان داناوە بە حەرامی نازانن و پەیڕەوی دینی حەق نابن، لەوانەی کە کتێبیان پێدراوە لە گاور و جوو، بجەنگن، هەتا ئەو کاتەی بەناچاری باج پێشکەش بە دەوڵەتی ئیسلام دەکەن، هەروەها مەسیحی کوڕی مەریەمیش بە کوڕی خودا دەزانن لە کاتێکدا کە فەرمانیان پێ نەدراوە جگەل لە پەرستنی تاکە خودایەک بێگومان جگەل و زاتە خدایەکی تر نییە پاچی و بێگەردی وستایش بۆ ئەو زاتەیە کە ئەو نەفامانە هاوڵی بۆ بڕیار دەدەن يريدون أن يطفئوا نور الله بأفواههم وَیَأْبَ اللَّهُ إِلَّا أَن یُتِمَّ نُورَهُ وَلَوْ کَرِهَ الْکَافِرُونَ ئەوانە بەو بیر و باوەڕە پوچانیانەوە دەیانەوێت نور و ئاینی خوددا بە قاڵەی دەمیان بکوژێنەوە و خامۆشی بکەن بەڵام خەیاڵیان خاوە خدا ناهێڵێت ئاواتیان بێتە دی و هیچ شتێکی تری ناوێت جگەل لەوە نەبێت ئاین و نوری خۆی سەر بخات و نوری خۆی تەواو بکات و دەری بخات ئەی ئەو کەسانەی باوەڕتان هێناوە، چاک بزانن کە زۆربەی حاخام و مال و مەکانی جوو و قەشەی گاوران ماڵ و سامانی خەڵکی بەناحەق دەخۆن، بەرهەڵستی ڕێباز و ئاینی خودا دەکەن، جا ئەوانەی کە ئاڵتوون و زیو کۆدەکەنەوە و قایمی دەکەن و لە پێناوی ڕێبازی خودادا و بۆ ڕەزامەندی ئەو نایبەخشن، ئەوە مژدەی سزایەکی پڕ ئێشیان بدەرێ. ئەو سزا سەختە لە ڕۆژێکدا دەبێت ئەو پارە و سامانەی کۆیان کردوتەوە لە دۆزەخدا سوور دەکرێتەوە ناوچاو و لاتەنیشت و پشتیانی پێ داخ دەکرێت اینجا پێیان دەوترێت ئەما و سامانەیە کە کۆتان دەکردەوە بۆ خۆتان دەبچێژن سزای ئەوەی کە بۆ خۆتان کۆ دەکردەوە بێگومان ژمارەی مانگەکان لەلای خودا دوانزە مانگە، لە کتێبی خوادا لە لەوح المەحفوظدا دیاری کراوە، هەر لەو ڕۆژەوە کە ئاسمانەکان و زەوی دروست کردووە چوار مانگی بە حەرام داناوە، واتە جەنگ تێیدا نابێت بەرپا بێت، هەر ئەوەیە ئایین و بەرنامەی ڕاست و دروست، کە وابوو لەو مانگانەدا ستەم لە خۆتان مەکەن و جەنگ بەرپا مەکەن، بەڵکو تەنها دژی موشریکانی شەڕەنگێز هەمووتان بجەنگن بەگشتی هەروەکو ئەوان دژی ئێوە دەجەنگن بەگشتی. ئەوانەی کە بێ بڕوا بوون و پێی گومڕا دەکرێن ساڵێک ئەو دەستکارییە بە حەڵاڵ دادەنێن و ساڵێکیش بە حەرام بۆ ئەوەی ئەو مانگانە ڕێک بکەون لەگەڵ ژمارەی ئەو مانگانەی کە خودا حەرامی کردوون بەم جۆرە ئەوەی خودا حەرامی کردبوو حەڵالیان دەکرد ئەوانە کردارە ناپەسندەکانی خۆیان لا جوان کرابوو خداش هیدایەت و ڕێنمووی هۆزی بێباوەڕان ناکات. ئەی ئەو کەسانەی ئیمان و باوەڕتان هێناوە ئەوە بۆچی کاتێک پێتان دەوترێت ڕاپەڕن و ئامادەبن و هێرش بەرن لە پێناوی ئاینی خوددادا دژی ئەو خوددانە ناسانەی کە خۆیان ئامادە کردووە بۆ کوژاندنەوەی نوری خوددا ئێوە لەشتان دادەهێزرێت و دەلکێن بە زەویدا و زەمین گیر دەبن ئەڵبەتە ئەم بانگەوازە هەر کاتێک لەلایەن سەرکردایەتی حەکیم و دانا و بڕواپێکراوەوە بڕیاردرا کە هەڵقوڵاوی ناو کۆمەڵگەی ئیماندارانە و ئەزمموی ساڵەها جیهاد و خەباتی ژێرزەمینی هەیە دەبێت لەلایەن هەموو ئیماندارانەوە پەیڕەوی بکرێت ئایا ئێوە ڕازین بە ژیانی دنیا و بە گرنگتری دەزانن لە ژیانی نەبراوەی قیامەت لە بەهشتی بەرین بێگومان ژیانی دنیا بە بەراورد لەگەڵ ژیانی پڕ لە شادی قیامەتدا زۆر زۆر کەم تەمەن و ئەگەر بۆ جیهاد ڕانەپەڕن و دەست بەکار نەبن ئەوە سزایەکی زۆر بە ئێشتان دەدات و کەسانێکی تر دەهێنێتە کایەوە لە ئێوە نەبن و نەبێت ئێوە بتوانن هیچ زەرەر و زیانێک بە خوددا بگەێنن بە نەچوونتان بەدەم بانگەوازی خودداوە بەڵکو نافەرمانی و دنیا پەرستی هەر زیان لە خۆتان دەدات خداش هەمیشە بەسەر هەموو شتێکدا دەسەڵاتدارە. ئەگەر ئێوە پشتگیری پێغەمبەر نەکەن و یارمەتی نەدەن ئەوە بەڕاستی خدا پشتگیری کرد و سەری خست کاتێک ئەوانەی بێباوەڕ بوون دەریان کرد لە شاری مەککە و یەکێک بوو لەو دوو کەسە کاتێک هەردووچیان لەناو ئەشکەوتەکەدا بوون کاتێک بێباوەڕەکان گەیشتبوونە دەوروبەری ئەشکەوتەکە ئەبوو بەکری هاوەڵی خەمی لێهات پێغەمبەریش دڵی دایەوە پێی وت خەفەت مەخۆ دڵنیا بە خودامان لەگەڵە ئەو سایتر خدا سوودەی و ئارامی خۆی دابەزاندە سەری و پسگیری و بەهێزی کرد بە سەربازانێک کە ئێوە نەتان دەبینین و بەرنامە و ئاینی بێباوەڕانی دانەواند و ڕیسواتری کرد بەرنامە و ئاینی خودداش هەمیشە بەرزوو بڵندترە خودداش هەمیشە باڵا دەست و دانایە. ئەی ئیمانداران، هەر کاتێک داواکران بۆ غەزا لەلایەن سەرکردایەتیەکی متمانە پێکراوەوە، ئێوە بە چەکی سووک و سەنگین و بە سوارە و پیادەتانەوە ڕاپەڕن و ئامادەبن و جیهاد و تێکۆشان بکەن بە ماڵ و سامان و گیانتان لە پێناوی خودادا، ئەوە چاکترە بۆتان ئەگەر ئێوە بزانن و تێبگەن. ئەگەر غەزای تەبووک دەستکەوتێکی ئاسان و نزیک بوایە یا سەفەرێکی مام ناوەندی بوایە ئەوە دووڕوەکان شوێنت دەکەوتن بەڵام ڕێگەی دوور و پڕ مەینەت بۆ ئەوان زەحمەتە جا لەوە دوا دێن و سوێن بەزاتی خوددا دەخۆن و دەڵێن ئەگەر بمان توانایە ئەوە لەگەڵ ئێوەدا دەردەچوین و دەهاتین بۆ غەزە واللە علیم بالمتقین بەڵام ئەوانەی باوەڕیان بە خودا و بە ڕۆژی دوایی هەیە مۆڵەتت لێ ناخوازن خۆ نادزنەوە لە جیهاد و لە غەزا چونکە ئامادەن ماڵ و سامان و گیانیان بەخت بکەن لە پێناوی خوددادا خداش زانایە بە خاوەن تەقوا و ئەگەر ئەو دوو ڕوانە بیانویستایە دەرچن بۆ غەزا ئەوە خۆیان بۆ ئامادە دەکرد بەڵام خدا چالاکی نواندن و دەرچوونی ئەوانی نەویست چونکە دڵ و دەروون نەخۆش بوون لەبەرەوە سستی کردن و لەشی قڕسکردن پێیان وترا دانیشن بۆ خۆتان لەگەڵ پیر و مناڵ و پەککەوتەکاندا لەو خەڕەجو فیکم ما زادوکم إلا خبالا ئەو دوو ڕوانە پێشتریش هەوڵیان داوە فیتنە و ئاشوب لە نێوان ئیمانداراندا بەرپا بکەن و چەندەها فەرمان و نەخشەیان گۆڕی بۆ ئەوەی فێڵت لێ بکەن و ورەت بڕوخێنن هەتا خوا کردی حەق هات و سەرکەوت و دینی خوددا پایەدار بوو لە کاتێکدا ئەوان هەمیشە سەغڵەتن بە پایەداری ئیسلام ومنهم من يقول ذلي ولا تفتني ألا في الفتنة سقطوا وَإِنَّ جَهَنَّمَ لَمُحِیطَةٌ بِالْکَافِرِینَ. لەو دوو ڕووە بێ چاو و ڕوانە کەسانێک هەن کە دەڵێن مۆڵەتم بدە و تووشی گوناه و سەرپێچیم مەکە بە بیانووی ئەوەی لە غەزادا لەوانەیە تووشی گوناه و هەڵە بێت، ئەگەر خێر و چاکەیەکت توش بێت ئەوە ئەوان پێی دڵتەنگ و سەغڵەت دەبن خۆ ئەگەر بەڵاو ناخۆشیەکە توش بێت ئەوە دەڵێن ئێمە پێشتر دەستی خۆمانمان وەشاند باشمان کرد نەچوین بۆ جەنگ پێشببینی ئەمەمان دەکرد ئەوسا پشت هەڵدەکەن لە کاتێکدا ئەوان دڵخۆش و شادمانن ئێمەش هەمیشە چاوەڕێ ئەوە دەکەین خدای گەورە بەڵاو سزایەکی تایبەتی خۆیتان بەسەردا ببارێنێت یان بەدەستی ئێمە تووشی شکستی و نەهامەتی ببن دەیتر ئێوە خۆتان مەڵاس بدەن و چاوەڕێ بن بەڕاستی ئێمەش لەگەڵتاندا چاوەڕێین قل أنفقوا طوعا أو كرها لن يتقبل منكم إنكم كنتم قوما فاسقين بە دووڕوەکان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 ڕازی بێت ئێمە فەرامۆش ناکات لە ئایندەدا هەر پێمان دەبەخشێت لە فەزل و زیادە ڕێزی خۆی پێغەمبەرەکەشی لەوەی دەستی دەکەوێت پێمان دەبەخشێت، بەڕاستی ئێمە ئاوات و مەبەستمان گەڕانەوەیە بۆ لای خودا و بەدەست هێنانی ڕەزامەندی ئەوە، ئەو کاتە پاداشتی هەردوو جیهانیان بۆ خۆیان مسۆگەر دەکرد. انما الصدقات للفقراء والمساکین والعاملین علیها بەو موسڵمانە نوێیانەی کە هێشتا ئیمان جێگیر نەبووە لە دڵیاندا و بۆ ئازادکردنی کۆیلەکان و بۆ یارمەتی دانی قەرزدارەکان و بۆ گەیاندنی ئاینی خوددا هەر بوارێک کە خزمەت بە بانگەوازی ئیسلام بکات و ئاینی خوددا بەرەو پێش و سەرکەوتن ببات هەروەها بۆ ئەو ڕێبوارانەش کە پارەیان لێ دەبڕێت و نەدار دەکەون دابشکردنی زەکات بەو شێوەیە فەرزە لەلایەن خودداوە لە گردردنی ئیمانداراندا. والذین یؤذون رسول اللە لهم عذاب الیم. هەندێکی تر لە دووڕوەکان ئەوەندە نەفامن ئازاری دڵی پێغەمبەر دەدەن بەوەی کە دەڵێن محەممەد گوێ بۆ هەموو کەس دەگرێت پێیان بڵێ گوێبیستی خێرە بۆتان باوەڕی پتەوی بە خوددا هەیە باوەڕی بە ڕازگۆیی ئیماندارانیش هەیە ڕەحمەتیشە بۆ ئەوانەتان کە باوەڕیان هێناوە قل استهزئوا ان اللە مخرج ما تحذرون دوڕوەکان دەترسن لەوەی سورەتێک دابەزێنرێتە سەریان هەواڵیان بداتێ بەوەی لە دڵ و دەرونیاندایە پێیان بڵێ گاڵتە بکەن بێگومانەوەی لی دەترسن خدا هەراشکرای دەکات بۆ خۆتان و بۆ خەڵکیش چونکە بەڕاستی ئێوە بێباوەڕ بوون دوای ئەوەی لە ڕواڵەتدا باوەڕتان هێنابوو ئەگەر لە دەستەیەکتان خۆش ببین دوای تەوبەی ڕاستەقینە دەستەیەکتان هەر ئازار دەدەین بەهۆی کاری نابەجێەوە چونکە بەڕاستی ئەوان تاوانبار و تاوانکار بوون المنافقون والمنافقات بعضهم من بعض هی حسبهم ولعنهم اللە ولهم عذاب مقیم خودا هەڕەشەی کردووە و بەڵێنی ئاگری دۆزەخی بە دوو ڕوەکان لە پیاوان و ژنان و بەبێ باوەڕانیش داوە کە بەردەوام و نەمرن تێیدا ئەو دۆزەخیان بەسە و کاڵا بەقەت باڵایە و خدا نەفرەتی لێکردون و سزای بەردەوامیش بەشیانە و بۆیان ئامادەیە ئینجا ماوەیەک بەو بەشەی کە هەیان بوو ڕایان بوارد ئێوەش ماوەیەک ڕاتان بوارد بە بەشەکەی خۆتان هەروەکو چۆن ئەوانەی پێش ئێوە ڕایان بوارد بە بەشەکانی خۆیان ئێوەش ڕۆچوون لە ئارەزوو بازیدا وەک چۆن ئەوان ڕۆچوون لە ئارەزوو بازیدا ئەوانە هەموو کار و کردەوەیەکیان پوچەڵ بۆتەوە و بەکەڵکیان نەهات لە دنیا و قیامەتدا فما كان الله ليظلمهم ولكن كانوا أنفسهم يظلمون ئایا ئەوانە هەواڵی گرنگی قەومەکانی پێش خۆیان پێیان نەگەیشتووە بە تایبەتی قەومی نوح و عاد و ثەمود قەومی ئیبراهیم و نیشتەجێکانی مەدیەن قەومی شعیب هەروەها ڕفتار نزم و بێڕەوشتەکان قەومی لوط جا هەموو ئەو نەتەوانە پێغەمبەرەکانیان بەڵگە و نیشانەی ئاشکرایان بۆ هێنان کە چەندەها ڕوبار بە ژێر درەختەکانیدا دەڕوات و جارییە بە بەردەم کۆشکەکانیاندا هاوڕێ لەگەڵ ژیانی هەمیشەی و نەبراوە تایدا هەروەها چەندەها جێگە و ڕێگە و کۆشک و تەلاری خۆش و ڕازاوی تایبەتی لە بەهشدا و لە ناو باخی چڕ و پڕی عدندا لەگەڵ ڕەزامەندی خدای گەورەدا کە لە هەموو ناز و نیامەتەکان بەنرختر و گرنگترە وما لهم فی الارض من ولی ولا نصیر دووڕوەکان سوێن بە خودا دەخۆن کە قسەیەکی نابەجێیان نەکردووە کەچی سوێن بە خودا بەڕاستی ئەوانە درۆ دەکەن بەڵکو گفتاری کوفر و بێ باوەڕی هات بەدەمیاندا ئەوانە دوای مسلمان بوونیان بێ باوەڕ بوونەوە خەریکی پیلان و نەخشەیەک بوون بەڵام بۆیان نەلووا و پێی نەگەیشتن کە شەهیدکردنی پێغەمبەر بوو صلى الله عليه وسلم هیچ شتێک ئەوانی توڕەن نەکردووە تەنها ئەوە نەبێت خودا و پێغەمبەرەکەی ئیماندارانیان دەوڵەمەند و بەهرەوەر کرد لە فەزڵ و زیادە ڕێزی خۆی جا ئەو دووڕوانە ئەگەر تەوبە بکەن و لە ڕەفتاری نادروستیان پاشگەز ببنەوە ئەوە چاکترە بۆیان خۆگەر پشت هەڵکەن و هەر خەریکی نەخشە و پیلان بن ئەوە بێگومان خدا سزای بە ئازاریان دەدات لە دنیا و قیامەتدا کەسی ژیار و یاوەر و پشتیوانیان نابێت لە زەویدا تا ئەو ڕۆژەی ئامادە دەبن لە بەردەم دادگای خوداییدا بۆ لێپرسینەوە چونکە نافەرمانی و سەرپێچیان کردووە لەو بەڵێنەی کە دایان بە خودا و بەهۆی ئەوەشەوە کە درۆیان دەکرد ئەلم یعلم أن الله يعلم سرهم ونجواهم وأن الله علام الغيوب مەگەر ئایا ئەوانە نەیان دەزانی بەڕاستی خدای گەورە ئاگادارە بەنهێنی و چپە و سرتەیان؟ ئەو بێ باوەڕانەی کە پلار دەگرنەوە ئیماندارانەی کە زیادە بەخشن لە خێرکردندا بە ویستی خۆیان لە ڕێگەی خوادا و پلاریش لە ئیماندارانی هەژار دەگرن کە بێجگە لە ڕەنجی شانی خۆیان هیچی تریان دەست ناکەوێت اینجا هەر گاڵتەشیان پێ دەکەن ئەوانە خوددا تۆڵیان لە دەسێنێت و ڕیسوایان دەکات بەهۆی و گاڵتەکردنیانەوە سزای بە ئێش و ئازاریش ئەی پێغەمبەر داوای لێخۆشبوون بۆ ئەو دووڕوانە بکەیت یا داوای لێخۆشببوونیان بۆ نەکەیت چون یەکە تەنانە دەگەر حەفتا جاریش داوای لێخۆشببوونیان بۆ بکەیت خدا هەرگیز لێیان خۆش نابێت ئەوە چونکە بەڕاستی ئەوان باوەڕیان بە خوددا و پێخەمبەرەکەی نەبوو خداش هیدایەت و ڕێنمویی کەسانی گوناهکار و لە سنوور دەرچوو قل نار جهنم اشد حرا لو کانوا یفقهون دووڕوەکان ئەوانەی کە بە جێهێڵران لە ناو مەدینەدا شادمان بوون بەدانیشتنیان و دواکەوتنیان لە پێغەمبەر و نەچوونیان بۆ غەزا حەزیان نەکرد جێهاد و تێکۆشان بە خۆیان و ماڵیان لە پێناوی خوددادا بکەن و بە ئیماندارانیان وت لەم گەرمایەدا دەرمەچن بۆ جیهاد ئەی محەممەد، پێیان بڵێ، ئاگری دۆزەخ بەتینتر و بەهێزترە لە گەرمیدا ئەگەر تێبگەن و بیر و هۆشیان بخەنە کار. فلیضحکوا قلیلا ولیبکوا کثیرا جزاء بما کانوا یکسبون. جا وازیان لێبهێنە با کەمێک پێبکەنن لە دنیادا و دەبێت زۆر بگرین لە قیامەتدا. انکم رضیتم بالقعود اول مرة فقعدو مع الخالفین ئەی پێغەمبەر جا گەر خودا لە غەزای تەبوک تۆی گەڕاندەوە بۆ مەدینا پاشان دەستەیەک لەو دوو ڕوو دنیا پەرستانە مۆڵەتیان لێخواستیت تا لە ئایندەدا بەشداری غەزا بکەن و دەربچن لەگەڵ ئێوەدا ئەوە تۆش پێیان بڵێ ئیتر هەرگیز لەگەڵ مندا دەرناچن و هەرگیز نابێت لەگەڵ مندا بجەنگن دش بە دژمن هیچ کات لەسەر هیچ کەس لەو دوو ڕوانە نوێژ نەکەی کە مرد لە گۆڕەکەشی مەوەستە چونکە بەڕاستی ئەوانە باوەڕیان بە خوددا و بە پێغەمبەرەکەی نەبوو مردیشن لە کاتێکدا لە دین دەرچوو بوون ولا تعجبکە ئەموالهم وأولادهم إنما يريد الله أن يعذبهم بها في الدنيا وتزهق أنفسهم وهم كافرون ئەی پێغەمبەر، ئەی ئیماندار، ماڵ و سامان و نەوەیان سەرسامت نەکات بە باشیان بزانی، چونکە بەڕاستی خودا هەر دەیەوێت لە ژیانی دنیادا تووشی بەڵا و سزایان بکات لە ڕێگەی ماڵ و سامان و نەوەیانەوە و گیانیان دەربێت لە کاتێکدا کە ئەوان بێباوەڕن. تولوا واعینهم تفیض من الدمع حزنا الا یجدوا ما ینفقون هەروەها گلەی و ڕخنە نییە لەسەر و کەسانەی کە دێن بۆ لای تۆ بۆ ئەوەی وڵاغی سواریان بۆ پەیدا بکەیت و بێن بۆ جهاد تۆش دەڵیت هیچ شک نابم تا بتان دەمێ بۆ سواری ئیتر بە نائومێدی گەڕانەوە و چاویان فرمێسکی لێ دەڕژا، لە خەفەتدا ئەسرینی لێ دەباری، چونکە هیچ شک نابەن بیبەخشن و خەرجی بکەن لە پێناوی خوادا، چۆن لە غەزا دوا کەوتن. انما السبیل علی الذین یستأذنونک وهم اغنیاء، فَیُنَبِّئُکُم بِما کُنتُم تَعمَلُونَ کاتێک ئێوە لە غەزا دەگەڕێنەوە دوو ڕوەکان دێن بۆلاتان و داوای لێبوردنتان لێ دەکەن پێیان بڵێ داوای لێبوردن مەکەن هەرگیز باوەڕتان پێ ناکەین خداش ئاگاداری کردوین لە هەموو هەواڵ و هەڵسو کەوت و گفتار و نیەتێکتان لە ئایندەدا خدا و پێخەمبەرەکەی کار و کردەوەتان دەبینن لەسەر کوفر دەمێنەوە یاخود پەشیمان دەبنەوە ومأواهم جهنم جزاء بما كانوا یکسبون کەیەوە گەڕانەوە لە غەزا بۆ لایەن سوێنتان بۆ دەخۆن بە خوددا بۆ ئەوەی وازیان لێ بهێن و سەرزەنشتیان نەکەن جایەوەش وازیان لێ بهێن و پشتیان تێ بکەن چونکە بەڕاستی ئەوانە دڵ و دەروون پیسن شوێن و جێگەیان دۆزەخە لە پاداشتی ئەو کار و کردەوەی کە دەیان کرد. خۆ گەر ئێوە ڕازی بن لێیان ئەوە بێگومان خودا لە کەسانی لە ئایین دەرچوو ڕازی نابێت. الاعراب اشد کفرا ونفاقا واجدر الا یعلموا حدود ما انزل الله علی رسوله والله علیم حکیم. زۆربەی عەرەبە کۆچەری و دێهاتی و بیابان نشینەکان لە عەرەبە شارنشینەکان دڵڕەقترن لەبارەی کفر و دوو ڕووییەوە، چونکە دوورن لە سەرچاوەکانی زانست و مەدەنیەتەوە، شایستەترن ئەو سنوورانە نەزانن کە خودا ناردویەتیە خوارەوە بۆ پێغەمبەرەکەی دەربارەی حەڵاڵ و حەرام، خودای گەورەش زانا و دانایە بە بەندەکانی. ومن الاعراب من یتخذ ما ینفق مغرما ویتربص بکم الدوائر علیهم دائرة السوء واللە سمیع علیم. هەر لەو عەرەبە بیابان نشینانە کەسانێکیان هەیە کە ئەوەی دەیبەخشێت بە سەرانە و غەرامەی دەزانێت چاوەڕێەوە دەکەن چەندەها بەڵاو ناخۆشی بێتە سەران یاخوا مەینەتی خراپ بەسەر ئەواندا بێت خداش هەمیشە بیسرە بە گفتاریان زانایە بە نیەتیان. ان اللە غفور رحیم لەو عەرەبە بیابان نشینانە کەسانی تریان هەیە کە ئیمان و باوەڕ بە خودا و بە ڕۆژی دوایی دەهێن و ئەوەی خەرجی دەکەن و دەیبەخشن بە چەندەها هەنگاوی نزیک بوونەوەی لای خودای دادەنێن و بۆ ئەوەی بەهرەمەند بن لە چەندەها دوعای خێری پێغەمبەر صلی الله عليه وسلم خودای میهرەبان لەوانەی کە پێشکەوتن و یەکەم کەس بوون لە ئیسلام بوون و خزمەتکردنی ئیسلامدا لە کاروانی کۆچبەران و پشتیوانان و ئەوانەی کە بە ڕێک و پێچی شوێنیان کەوتوون ڕازی بووە و ئەوانیش لەو ڕازی بوون باخەکانی بەهشتی بۆ ئامادەکردوون کە چەندەها ڕووبار بە بەردەم کۆشکەکانی و بە ژێر درەختەکانیدا دەڕوات تۆ ئەی پێغەمبەر نایان ناسیت بەڵکو ئێمە دەیان ناسین لەمەودوا ئەوانە هەر لە دنیادا دوو جار ئازاریان دەدەین پاشان دەبرێنەوە و بەرەو سزا و ئازارێکی زۆر سەخت و دژوار وآخرون اعترفوا بذنوبهم خلطوا عملا صالحا وآخر سيئا عسى اللە ان یتوب علیهم ان اللە غفور رحیم بێجگە لەوانە کەسانێکی تریش هەن کە دان بە گوناه و هەڵەکانیاندا دەنێن و کردداری چاک و کردداری خراپیشیان تێکەڵ کردووە ئەمانە نزیکە خوددا تەوبیان لێوەربگرێت چونکە بەڕاستی خوددا لێ خۆش بوو مهرەبانە لە هەندێ ماڵ و سامانی ئەو ئیماندارانە زەکات و خێر وەربگرە چونکە دەبێتە هۆی خاوێنکردنەوەی ماڵەکەیان و پاککردنەوەی دڵ و دەروونیان و دوعای دابارینی ڕەحمەت بکە بەسەریاندا و ئەگەر مردیشن نوێژیان لەسەر بکە چونکە بەڕاستی دوعا و نوێشکردنی تۆ مایەی دڵنیایی و ئارامیە بۆیان خداش هەمیشە بیسەر و زانایە ئێوە هەرچی دەتوانن لە کار و کردەوە ئەنجامی بدەن، چونکە خودا کار و کردەوەتان دەبینێت و ئاگادارە بە نهێنی و ئاشکرای، هەروەها پێغەمبەرەکەشی ئاگادار دەکات کاتێک لە ژیاندایە دوای وەفاتیشی بۆ خودای گەورە ئاسانە کە نیشانی بدات، هەروەها ئیماندارانیش ئاسەوار و دەرەنجامی دەبینن، پاشان دەگەڕێنرێنەوە بۆ لای ئەو خودایەی کە زانایە بە نهێنی و ئاشکرا، ئەوسا ئاگادارتان دەکات لە هەموو ئەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدەن. وليحلفن إن أردنا إلا الحسنی واللە یشهد إنهم لکاذبون ئەو دووڕوانەی کە مزگەوتێکیان دروست کرد لەبەر زەرەردان و بڵاوکردنەوەی بێباوەڕی و دووبەرەکی بەرپاکردن لە نێوان ئیمانداراندا و بۆ چاوەڕوانکردنی هاتنی ئەو کەسانەی کە پێشتر دژمنایەتی و جەنجیان دژی خوددا و پێغەمبەرەکەی دەکرد و فیه رجال یحبون ان یتطهروا واللە یحب المطهرین هەرگیز لەو مزگەوتەدا ڕامەوەستە بۆ نوێشکردن چونکە بەڕاستی مزگەوتێک شایستەیە کە تۆ تێیدا بستیت بۆ نوێشکردن تایدا کە هەر لە یەکەم ڕۆژەوە لەسەر بنچینەی تەقوا و خوددا ناسی دروست کراوە چونکە لەو مزگەوتەدا چەند کەسانێکی مردی تێدایە کە زۆر حەز دەکەن خۆیان خاوێن ڕابگرن لە دەروون و ڕواڵەتدا واللە لا یهدی القوم الظالمین جا ئایا ئەو کەسەی کەم مزگەوت و کار و شوێنی لەسەر بنجینەی تەقوا و لە خوددا ترسان دروست کردبێت و ڕەزامەندی خدای مەبەست بێت چاکترە یاخود ئەو کەسەی کە بینای مزگەوت شوێن و بەرنامە و کاری لەسەر لێواری کەندەڵانێکی بێهێز و ڕووخاو دامەزراند بێت اینجا لەگەڵ خۆیدا بڕوخێتە ناو ئاگری دۆزەخەوە خدای گەورەش ڕێنمووی ئەو دەستە ستەمکارە بەڕاستی پەروەردگارێکی بەخشندەیە هەر خۆی بەخشێنەری گیان و ماڵ و سامانە، کەچی ئاوا مامەڵە دەکات لەگەڵ ئیمانداراندا و نرخێکی نەبڕاوە، نرخێکی زۆر گەورەی بۆ بڕیارداوە، کاتێک لە پێناوی ئەودا دەیبەخشن. ئەوانە دەجەنگن لە پێناوی ئاینی خودادا، دوژمنانی ئاینی خودا دەکوژن لە گۆڕەپانی جەنگدا، یان دەکوژرێن و شەهید دەکرێن. ئەو پاداشت و بەڵێنە بەڕاستی لەسەر خودایە و باس کراوە لە تەورات و ئینجیل و قورئاندا. جا کێ هەیە بەقەدەر خودا بە وەفا و بە ئەمەک بێت بۆ جێبەجێکردنی بەڵێنەکانی، کەواتە زۆر دڵخۆش و کامەران بن بەو مامەڵەیەی کە ئەنجامتان داوە و بەو فرۆشتن و کڕینەی کە لەسەری ڕێککەوتوون، بێگومان هەر ئەوەشە سەرفرازی و سەرکەوتنی نەبڕاوە و بێ سنوور. وبشر المومنین. جا ئەوانەی ئەو مامەڵەیە دەکەن پێشتر بەم سیفەتە پیرۆزانە خۆیان ڕازاندۆتەوە تۆبەکارن و لە هەڵەکانیان پەشیمانن خواپەرستن لە هەموو هەڵس و کەوتیاندا سوپاس گوزارن لە هەموو ناز و نیعممەتێک گەڕۆکن لەسەر زەویدا، ئەندێشە و بیر و هۆش بەکاردەهێنن بۆ بیرکردنەوە لە بوونەوەر و دەوروبەر، سوژدەبەر و کڕنوشبەر و نوێژخوێنن، فەرماندەرن بە هەموو چاکەیەک، قەدەغەی خراپە و هەموو نادروستییەک دەکەن و پارێزەرن بۆ سنوورەکانی خودا و قەدەغەکراوەکانی. بۆ پێغەمبەر و ئەوانەی کە باوەڕیان هێناوە ڕەوا نییە داوای لێخۆشبوون بۆ موشریک و هاوەڵگەران بکەن هەرچەندە ئەوانە خزمی نزیکیش بن دوای ئەوەی کە بۆیان ڕوون بۆتەوە کە بەڕاستی ئەوانە نیشتەجێی دۆزەخن بەهۆی بێدینی و تاوان و گوناهیانەوە. وما كان استغفار إبراهيم لأبيه إلا عن موعدة وعدها إياه بەڕاستی هەر بۆ خودایە خاوەندارێتی ئاسمانەکان و زەوی، ئەو خودایە ژیان دەبەخشێت و مردنیش پێش دەهێنێت، هەرگیز جگە لە خودا کەستان دەست ناکەوێت کە یار و یاوەرتان بێت و پشتیوانیتان لێ بکات. لقد تاب اللە علی النبی والمهاجرین والانصار الذین اتبعوه فی ساعة العسرة ئەوانەی کە شوێنی پێغەمبەر کەوتن لە کاتی سەغڵەتی و تنگانەدا لە غەزای تەبوکدا دوای ئەوەی کە خەریک بوو دڵی دەستەیەکیان لە خشتە بچێت و بێزاری دەربڕێت لەوە دوا تەوبە و پەشیمانی ئەوانیشی قبول کرد چونکە بەڕاستی ئەو پەروەردگارە بە سۆز و میهرەبانە هەروەها تۆبەی ئەو سێ کەسەشی وەرگرت کە لە غەزای تەبوک دواخران دوای ئەوەی کە زەوی چەندە فراوانە لێیان تەنگ بۆوە خۆیشیان لە خۆیان بێزار بوون دڵنیاش بوون کە هیچ پەنایەک نییە لە خەشم و قینی خدا بیان پارێزێت جگەلەوەی خۆیان بدەنە پەنای ئەو زاتە پاشان تۆبەی لێوەرگرتن تا تۆبە بکەن بەڕاستی خودا تۆبە وەرگر و میهرەبانە. لە غەزای تەبوکدا سیان لە هاوەڵان بێ هیچ بیانویەک خۆیان دواخست کە بریتی بوون لە، کەعبی کوڕی مالیک و مەرارەی کوڕی ڕەبیع و هیلالی کوڕی ئومەیە، کاتێک پێغەمبەر صلی اللە علیه وسلم گەڕایەوە دووڕوەکان دەهاتن و هەر یەک بە بیانویەک پاکانەیان دەکرد، بەڵام ئەو سێ ئیماندارە هیچ بیانویەکیان نەبوو دانیان بە هەڵەی خۆیان دانا پێغەمبەریش صلی الله عليه وسلم فەرمانی دا کە کەس قسەیان لەگەڵدا نەکات و دەبێت نەچن بەلای خێزانەکانیاندا ئەم تەمێکردنەش پەنجا شەوی خایاند يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين ان اللە لا یضیع اجر المحسنین ڕەوانەبوو و دانیشتوانی مەدینە و بیابان نشینانی دەوروبەری دوا بکەون لە جیهاد و غەزا لە خزمەت پێغەمبەری خوددادا و خۆیان خۆشتر بوێت لەو چونکە ئەوە بەڕاستی هیچ توێنوێتی و ماندوو بوون و برسێتیەکان توش نەدەهات لە پێناوی خوددادا بەزایە بچێت و نەدەچوونە هیچ شوێنێک و پێیان نەدەخستە هیچ جێیەک بێ باوەڕان پێی سەغڵەت بن و دەستیان لە هیچ دژمنێک نەدەوەشاند هەروەها هیچ بەخششێکیان پێشکەش نەدەکرد بچووک یا گەورە و بە هیچ دۆڵ و شیوێکدا تێنەدەپەڕین بە چاکە بۆیان تۆمار نەکرێت تا خودا بە چاکترین شێوە پاداشتی ئەو کردەوانەیان بداتەوە کە دەیانکرد. وما كان المؤمنون لينفروا كافة وَلِیُنذِرُوا قَوْمَهُمْ إِذَا رَجَعُوا إِلَیْهِمْ لَعَلَّهُمْ یَحْذَرُونَ جا ڕەوانییە هەرچی ئیمانداران هەیە بە جارێک بچن بۆ غەزا یان بۆ هەر کارێکی پێویست دەی بۆچی لە هەر هۆز و دەستەیەک کەسانێک نەچوون بۆ خوێندن تا شارەزابن لە ئاین تێبگەن و فێر ببن و قەومەکەشیان تێبگەن و فێریان بکەن بەڕاستی ئەوان لە هەموو ساڵێکدا جارێک یان دوو جار تاقی دەکرێنەوە پیلان و نەخشەیان دەردەکەوێت و سووک و ڕیسوا دەبن پاشان تۆبە ناکەن و پەشیمان نابنەوە و یاداوەریش وەرناگرن و ئەوان بیر ناکەنەوە وإذا ما أنزلت سورة نظر بعضهم إلى بعض هل من خودام بەسە یار و یاوەرم بێت کە پشتگیر و یاریدەدەرم بێت هیچ خودایەک نییە جگەل لەو هەر پشت بەو دەبەستم ئەو زاتەش پەروەردگاری عەرشی گەورەیە.